لای خۆت شکست وەک ئەزموون وەربگرە. شکست، هەڵە، تاوان، بێ بەش بوون ئەمانە ئەو زاراوانەن کە زۆر لێیان ئەترسی. هەوڵ ئەدەی کە تووشی شکست یان هەڵە نەبیت. هەر ئەمە ڕێگرە لە بەردەم دەست بە کار بووندا. ئەگەر دەست بە کاریش بوویت و بێ ئەنجام بوویت وازت لێ هێنا، بە گەورەترین شکست و کوشندەترین گورز و هەڵەیەکی بێ قەرەبوویدا ئەنێی. کەس نییە کە باوەڕ بەخۆبوونی تەواوی هەبێت و شکستی زۆری نەخواردبێ. ئەوەی تۆ بە شکستی دا ئەنێی بنەما و پێویستی باوەڕ بەخۆ بوونە. هەر کارێک کە تۆ ئەیکەی یان ئەنجامی هەیە یان نییەتی، ئەوەی ئەنجامی هەیە بە سەرکەوتن و کامەرانی دا ئەنێیت و ئەوەی کە بێ ئاکامە بە شکست دای ئەنێی. لە کاتێکدا ئەگەر ورد بیتەوە ئاکام و ئەزموونی باش لەو جێگەیە دەس ئەکەوێ کە بێ ئەنجامە یان خۆت بە شکستی دا ئەنێی ئەوەندەی کە ئەزموونەکانت فێرکەر و پێشبەر و بە ئەنجامن سەرکەوتنەکانت وا نین بەو مەرجەی شکستەکانت ببنە ئەزموونی باش و ببنە هۆی گەشەکردن و پەروەردەکردنی باوەڕبەخۆبوونت ئا لەو کاتەدا پرسیاری باش و بەکەڵک لە خۆت بکە پرسیاری خراپ وەڵامی خراپ و خۆشکێنانەی بەدواوەیە بەڵام پرسیاری باش خۆ خۆشەویستی و باوەڕبەخۆبوونی بەدواوەیە پرسیارە خراپەکان وەک ئەمانەن بۆچی شکستم خوارد بۆچی سەرکەوتوو نیم بۆ چ هەر کارێک ئەکەم خراپ دەرئەچێ بەڵام پرسیاری باش وەک ئەمانەیە ئەم بێ ئەنجام بوونە چیم فێر دەکا لەم ئەزموونە چی فێر بووم تا دوایی لەمەو بەدوا هەرگیز کەڵک لە وشەی شکست وەرمەگرە لەباتی ئەو ئەزموون یان جۆرێک لە دەرەنجام بەکار بێنە بەو چەشنە بیرکردنەوەو بۆچوونەوە تۆ یا ئەنجامی باش بەدەست دێنیت یان ئەزموونێکی بەسوود دەست ئەکەوێ لە هەر دووکیاندا واتە سەرکەوتن و دووپاتکردنەوەی سەرکەوتن واتە باوەڕبەخۆبوون، ناخۆشیەکان کورتخایەنن بەڵام مرۆڤی سەرکەوتوو تەمەن درێژ ئەبێت. ئەم بەشەش بە کۆتا هات.